شەوی 1930. چیرۆکی ئەبوو قیری خمگەر و ئەبوو سیری سەرتاش. شەهرەزاد وتی ئەی شا شەهرەیار خاوەنی بڕیار ئەجێرنەوە لە شاری ئەسکەندەریا دوو دوکان بە تەنیش دیەکەوە بوون یەکێکیان دوکانی ئەبوو قیری خۆمگەر بوو ئەوی تریان دوکانی ئەبوو سیری سەرتاش بوو ئەبوقیر تا بڵێی وەستایەکی دەستبڕ و ساختەچی و درۆزن بوو کە مشتری پارچێ قوماشی بۆ ئەبرد تاکو و بۆی بۆیە بکات و لە خومی هەڵبکێشێ بیانوی پێگرت و ئەیوت ڕنگ و دەرمان گرانە لە پێشەوە حەق دەستەکەیم بدەرێ مشتری حەق دەستی ئەدایە وەستای خومگەر پارەکەی ئەدا بە باشترین مەی و شەراب و ئەو شەوە ئەی خواردەوە دواتر قوماشەکەشی ئەفرۆشتەوە کە مشتری ئەهاتەوە هێندە ئەمڕۆ بە سبێنەی پێکرد تاکووە ڕسە بوو ڕۆژێک بە مشتری ئەوت ژنەکە مناڵی بۆ منیش سەرقاڵی ئەوە بووم جارێکی دیەی وت باوکم مردووە سەرقاڵی تازیەی ئەو بووم و بۆم نەکراوە جارێکی دی ئەیوت دووس بەیوەرەوە قوماشەکەت ببەوە بەم شێوێ تا ئێوارە خەریکی درۆکردن بوو گەر مشتری زۆر تووڕە بواە داوای قوماشەکەیە کردەوە ئەبوو قیرای وت بەڕاستی خەجاڵەتی تۆم بەڵام چارم نییە ئەبێت ڕاستەکەیت پێ بڵێم مشتری ژەیوت شەرم مەکە بڵێ ئەم جا ئەبوو قیر ئەیوت دوێنێ زۆر جوان خومم کرد و ڕەنگم کرد و هەڵم خست بەڵام بەداخەوە دزیان ناشزانم کێ دزیوێتی. ئەگەر مشتەرەکەی خێرخوا بواە ئەوە چاوی لە قوماشەکە پۆشی و لێدا و ئەڕۆیشت گەر مشتری کە لە ڕق بواە ئەوە چەند ڕۆژێکی دی ئەهات و ئەچوو خۆگەر سکاڵایی بۆ والیش ببردا هیچی دەست ناکەوتەوە کارگەشتەوەی مشتریەکان لەم لاولا باسی خراپی ئەبوو قیریانە کرد و دانیشتوانی شارەکە خۆیان لە ئەبو قیر ئەپاراست چونکە ناوی خراپی و دەستبڕی ببووە بنێشتە خۆشەی ژێر زوبانی خەڵکەکە هەر ئەم ڕسوابوونەی بۆ هۆی بێبازاری ئەبو قیر و بێکارەبوونی کارگەشتەوەی زۆری ڕۆژەکە لە دوکانی ئەبوو سیری سەرتاش دانیشت و چاودێری دوکانەکەی خۆی کرد جار و بارێک گەر نەشارەزایەک بە پارچە قماشێکەوە لەبەر دوکانەکەی دابوەستایە ئەوە ئەچووە بەردەمی و ئەیوت فەرموو مشتەریش ئەیوت ئەم قوماشەم بۆ لە خۆم بنێ ئەبوو قیریش دەی ئەپرسی چ ڕەنگێکت بۆ بکەم هەرچەند هەموو ڕەنگەکانی زۆر جوان دەرەکرد بەڵام هەرگیز ڕازگۆ نەبوو ئەم جا قوماشەکەی لێ وەرەگرتوەی وت حەق دەستەکەم لە پێشەوە بدەرێ مشتریش کرێکەیەدا و ئەڕۆیشت ئەبوو قیر لەسەر خۆ قوماشەکەی ئەبردە بازاڕەکە و ئەیفرۆشت لەو سەرەوە بە گۆشت و سەوزە و جگەرەوە ئەگەڕایە و دوکان ئەگەر لە گەڕانەوەی دامشتری ببینایە لە بەردووکانەکەیدا ئەوە خۆی شاردەوە تاکو مشتریەکە ڕۆشت چەند ساڵێکی بەم ساختە چێتیە بردەسەر ڕۆژێکیان کابراایەکی جربەزەی بەخۆ پارچە قماشێکی بۆ هێنا ئەبوو قیر بە هەمان شێوە دوای ڕۆشتنی مشتەری قوماشەکەی بردە بازار و فرۆشتی پارەکەشی خەرج کرد ئەو کابرایە هەموو ڕۆژێک ئەهاتە بەردووکانەکە ئەبوو قیر لە دوکان نەبوو چونکە هەر کاتێک مشتری لە بەردووکان ببینایە خۆی شاردەوە کابرای جربەزا هەر چەند سەیری شتومەکەکانی نێو دوکانەکەی ئەکرد بای نرخی قماشەکەی نەبوو کە داینابوو بۆیە ناچار کە ئارامی نەما هێندە هاتە بەر دوکان و وەستاکەی لێ نەبوو چوە لای قازی شار و سکاڵای لێکرد قازیش پۆلیسی نرد و باگاداری چەند مسلمانێکی دەرودراوسەی دوکانەکەیان مۆر کرد ئەم جا پۆلیس هەواڵی لای دراوسەکانی بۆدانە کە هەر کاتێ قوماشی فلانی کوڕی فلانی هێنایە و بۆ قازی ئەوە ڕێی پێدرێ دوکانەکەی بکاتەوە ئەبوو سیری سەرتاش بە ئەبوو قیری وت ئەمە چییە دەستت داوەتێ هەر کەسە قماشت بۆ دێنێ تاکو و بۆی ڕنگ بکەیت لە ناوەچێ قماشی ئەو مشتەریە جەر بە زێچی لێ هاات ئەبوو قێروتی دراوسێ قماشەکەی لێم دزراوە ئەبوو سیروتی چەند سەیرە دیارە هەموو دزەکان دژمنی تۆن وا بۆ یەچم درۆ بکەیت بەڕاست بەسەرهاتی ڕاستەقینەی خۆتم بۆ بگێڕەوە ئەبوو قێروتی دراوسەکەم کەس لێ نەدزێوم سەرتاش پرسی ئەیچی لێ هاتووە ئەبوو قێروتی ئەی بەمە بازار و ئەیفرۆشم و نرخەکەی خرجەکەم ئەبوو سیرپرسی جا ئەو قماشانە پێت حەڵاڵن ئەبوو قیر وتی کارەکەی من بێ بازاری پێوە دیارە منیش لە هەژاری دایفرۆشم ئەمجا ئەبو قیر کەوتە گلەیی لە بەختی خۆی باسی بێ بازاری و بێکارەی خۆی کرد ئەبوو سیری سەرتاشیش بە هەمان شێو باسی بێکارەی خۆی کرد کە چۆن لە شارەکەتدا سەرتاشی وەکو خۆی نییە و تاکە بەڵام لەبەرەوەی هەژارە کەس ڕووی تێناکات و سەری لەلا ناتاشێت ئەبوو قیر زۆری پێباش بوو سەفەر بکات و بچێتە شارێکی دی وەکو خۆی ئەیوت وەستایە خۆمگەریەکەی لەگەڵ خۆی ئەبات و لە هەر شارێک کار بکە پەکی ناکەوێت زۆری هەوڵدا تاکو ئەبوو سیری سەرتاشیش بخاتە سەر سەفەرکردن تاکو پێکەوە سەفەر بکەن و لە یەکێک لە شارەکانی دیکار بکەن تاکو توانی قەنەعەت بە ئەبوو سێری سەرتاش بکە هەر بۆیەش ئەم شعرەی وت سەفەر کە تاکو مەزن بیت پێگەی هەر سەفەرێکت پێنج سوودی لەکەی بینین و پەیداکردنی ڕۆزی ئەدەب و خەڵکی زۆر بە هاوڕێکەی ئەژلێن هەر تاسە و خەم و خەفەتە ئەبێت دابڕێی کاری بێجێگەی کە خۆیان ئامادەی سەفەر کرد ئەبوو قیر بە ئەبوو سیری وت ئەی دراوسێ ئێستا بووینەتە دوو برای یەکتر هەر ئێستا با فاتیحایەک بخوێنین و بڕیار بدەین هەرچیەکمان پارە پەیدا کرد خۆمانی پێ بژێنین و ئەوەشی ئەمێنێتەوە ئەی خەینە سندوقێکەوە و پاشەکەوتیەکەین هەر کاتێک گەڕینەوە ئەم شارەی خۆمان واتە ئەسکەندەریا وەکو برا بە یەکسانی لە خۆمانی دابەشەکەین ئەبوو سیر دوکانەکەی کڵۆمدا و کلیلەکەی داو بخاون دوکانەکەی ئەبوو قیریش دووکانەکەی مۆری شاهانە لێدرا بوو چۆڵ بوو دوو دراوسەیە کەش کەوتنە سەر سەفەر و گەیشتە سەردەریا ئەمجا سواری کەشتی چارۆکەدار بوون و سەفەریان کرد لە بەختی ئەبوو سری سەرتاش 120 کەس لە کەشتەکەدا بوون بەڵام یەک سەرتاشی تێدا نەبوو شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی کە کەشتی چارۆکەدار کەوتە ڕۆشتن سەرتاش بە خومگەری وت خواردنێکی کەممان پێ بەڵکو ئەمە خوایەکێک بانگم کا سەری بۆ چاک بکەم بەیەک نانیش بێ هەر باشە یان پارێکی کەم هەر بە شەر بە ئاوێکیش بێ بۆ ئێمە زۆرە خمچی وتی ڕازەکەی سەری نایە و لێی نووست ئەبوو سری سەرتاش سندۆقی کەرەسەی سەرتاشینی بەدەستەوە گرت و پارچە قماشێکی دا بە شانی دا و تەشتۆلکەیەکی بەدەستەوە گرت و بەناو سەرنشینان داگەڕا یەکێک بانگی کرد وەرە وەستا سرم بۆ چاک بکە ئەویش دەستی پێکرد و سەری بۆ چاکرد کابرا دەستی برد نیو پارەی زیوی پێدا سەرتاش پارەکەی دایەوتی براکەم کولێرێکم بدەیتێ باشترە بۆ من چونکە هاوڕێیەکم لەگەڵە و هەرخۆم نیم مشتری نانێک و پارچە پەنیرێکی پێدا تەشتولکەکەیشی بۆ پڕکرد لە ئاوی سازگار ئەمجا ئەبوو سیری سەرتا شتەکانی بردەوە لەگەڵ ئەبوو قیر دەستیان کرد بە خواردن و خواردنەوەی ئەمجا سەرتا شتومەکەکەی هەڵگرتەوە کەوتەوە گەڕان بەناو سەرنشیناندا سەری بە دوو کلێرەیان بە پارچە پەنیرێک تاکو ئەوانی تریش سەریان پێتاشی ئیدی بە مشتەری هەموو جارێک ئەوت بە دوو کولێرە و نیو پارێزی و سرد بۆ تاشم وا کەوتەوە کولێرێکی زۆری هەبوو پارێکی باشیش کە شتێوان پێوت خۆت و هاوڕێکەت هەموو ئێوارێک بێنە لای خۆم تێر بخۆن و بەخۆڕایی تاکو لەگەڵ ئێمە بن ئەبوو سیری سەرتاش کە گەڕایەوە شوێنی خۆی سەیری کرد هێشتا ئەبوقیر پرخەی خەوی دێ هەڵیسان ئەویش کە هەستا خواردنێکی زۆری لە ژوورسەری خۆی بینی لە زەتون و پەنیر و کولێرە پرسی ئەمانەت لەکوێ بوو سەرتاژوتی لە بەرەکەتی خواوە ئەبوو قێرویستی لیان بخوا سەرتاژوتی لیان مەخۆ با بۆ کاتی تنگانە بمێنن کە سەر کەشتیەوانم تاشی گلەیی بێ خۆراکی خۆمان لەلا کرد کابرا ماڵی ئاوە بێ وتی هەموو ئێوارێک لای ئێمە نان بخۆن جا لەمانە مەخۆ ئەم ئێوارێ ئەچین لای ئەوان خۆمان تێرەکەین خۆمچی وتی بەهۆی دەریاکەوە سرم گێژە خوا ناگەمە لای ئەوان ئەم ئێوارێ بە تەنیا بچۆ سەرۆکی کەشتیەوان ئەڵێت بە هەردووکیان بفەرمونون نانی ئێوارەمان لەگەڵ بخۆن سەرتاش بە خومچی وت هەستە با بڕۆین خومچی وتی نەمود ناتوانم سەرتاش بە تەنیا ڕۆیشت بۆ نان خواردن کە سلاوی کرد و دانیشت سەرۆکی کەشتێوان پرسی کوا هاوڕێکەت سەرتاژوتی سەری ئازاری ئەدا بۆیە نەیتوانی بێ ئەمجا دەستیان کرد بە نان خواردن کەشتێوان قاپێک کەبابی هێنایە بەردەستخۆی و سەرتاش کە بەشی دەکەسێ کرد سفرەکەش بیست جۆر خواردنی لەسەردانرا بوو کە سەرتاش تێری خوارد کەشتێوان پێیوت ئەم قاپەش لەگەڵ خۆت کە پڕە لە خواردن بیبەرەوە بۆ هاوڕێ نەخۆشەکەت ئەبوو سیر قاپەکەی لەگەڵ خۆی بردەوە بۆ ئەبوو قیر سەرتاش سەیری کرد قومچی پارۆکەی تەواو ناکا پاریۆکی دێ خاتە دەمی لی پرسی پێم نەوتی هیچ مەخۆ ئێمە داوەتی لای کێشتێوانین کەچی تۆ هەموو خواردنەکانت خواردووە سەرنج بدا هەر هێندە وتم سەری گێژەخوا ئەم هەموو خواردنەی بۆ نردوی ئەبوو قیری قومچی پەلاماری ئەو قاپەشی دا هەر وەکو چۆن تانجی پەلاماری کەروێشکەدا یان شێر پەلاماری نێچیرێدا یان هەڵۆ پەلاماری کۆترەدا بەو شێوە پەلاماری قاپە خواردنەکەی دا و چی تێدا بوو هەمووی خوارد و قاپە چۆڵەکەی خستە ئەو لاوە سەرتاش ناچار قاپەکەی بردەوە بۆ لای کەشتێوان و پێیدانەوە خۆشی گەڕایە بۆ لای خومچی و ڕاکشا تاکو بنوێت پارەی ئەهێنای و ئەیدا بە خومچی لە سندوقدا هەڵی بگرێ هەموو ئێوارەیەکیش قاپی خواردنی ئەگرت بەدەستەوە و لە لای کەشتیوانانەوە ئەهاتەوە شوێنی خۆی و خواردنەکەی ئەدایە خومچی و ئەویش ئەی خوارد خومچی هێندە ئەجوڵا کە بچوایە سەر پێشاو ئیدی کەشتی چارۆکەدار گەشتە شار و لە کەنار دەریا لەنگەری خست قومچی و سەرتاش لە کەشتی دابەزین و چوونە ناو شار دوای گەڕان لە خانێکدا ژوورێکیان بەکرێگرت جیان بۆ ڕاخستن و سەرتاش چووە بازار گۆشت و سەوزە و شتومەک بکرێت تاکو خواردن بۆ ئێوارە ئامادە بکە خمچیش لێ ڕاکشاو نووست چل ڕۆژی ڕەبق مانەوە هەموو ڕۆژێک سەرتاش ئەچوە دەرەوە و سەری خەڵکی بە پارە چاکە کرد جار و بارێک ئەبوو سیر پێی ئەوت لە ژوور وەرە دەر و بڕۆ سێرێکی ناوشار بکە و تۆزێک بای باڵت بدە با تۆزێک دڵت بکرێتەوە خۆمچی ئەیوت لێم مەگرە برام سەرێشێ بەرم نادا خۆمچی حەزینە کرد هاوڕێکەی هێندە سەر بکاتە سەری ڕۆژی چلویەکەمین سەرتاش نەخۆش کەوت و نەیتوانی بچێتە ناو شار بۆ کارکردن و سەرتاشین ناچار سەرتاش پارەی ئەدا و دەرگاوانی بەکرێگر تاکو بچێتە دەرەوە شتومەکی پێویستیان ڕۆژانە بۆ بکڕێت چوار ڕۆژ بەم شێوە دەرگاوان خواردنی بۆ ئەکرێن و ئەیهێنایەوە خۆم چێژ لە ژوورەکەدا لی کەوتە بوو ڕۆژی دواتر ئەبوو سیر هێندە نەخۆشیەکەی سەخت بوو بورایەوە ئەبوو قیریش زۆر برسی بوو هەستا و ژوورەکە گەڕا هیچی دەست نەکەوت تاکو بیخوا دەرگاوانیش چونکە لە بازار بوو نەیبینی خمچی کەوتە پیاسەکردن بە نێو شارەکەدا سەرنجی دا دانیشتوانەکەی تەنیا ڕەنگی شین و سپیە پۆشن خمچی ئەمەی بەلاوە سەیرە بێ بۆیە گەڕێت بە شوێن گوزەری خمچیاندا کە ئیدۆزێتەوە چێت لای خمچێک و پێی ئەڵێ ئەم شاڵی سەرشانم بۆ لە خۆم بگرە خمچی پێی ئەڵێت بە بیست درهەم بۆتەکەم ئەبوو قیر پێی ئەڵێ بیست درهەم زۆرە لە وڵاتەکەی خۆم بە دوو درهەمە دوو کاندار وتی کەواتە بیبەرەوە بۆ وڵاتەکە خۆت خومی بکە ئەبوو قیروتی بەکام ڕنگ بۆم ڕەنگەکەی دوکاندار وتی بەشین خمسی وتی نامەوێت دوکاندار وتی ئەی ئەبوو قیروتی بەسوور دوکاندار وتی ناتوانم ئەبو قیر وتی دە باشە بە سەوز دوکاندار وتی ناتوانم ئەم جاوتی باشە بە زەردم بۆ بکە دوکاندار وتی ناتوانم دیسانوتی لە وڵاتی ئێمە چل خمگەر هەیە کێکێکیان ئەمرێت لە شوێنەکەی کوڕێکی خۆی فێرەکەین و یارمەتی ئەدەین خۆ ئەگەر وەجاخی کوێر بوو ئەوە سیونۆ خمچی ئەمێنێتەوە لە ڕەنگی شین زیاتر هیچ ڕەنگێکی تر نازانین ئەبوو قێروتی براکەم من خۆمچی بووم لە وڵاتی خۆم زۆر لە تۆ شارەزاترم ئەو ڕنگانەیشی تۆ ناتوانیت خومی بکەی من ئەیزانم جاوەرە با بە ڕۆژانە لای تۆ کار بکەم بەڵێنت ئەدەمێ فێری خومکردنی ڕەنگەکانی تریش دەکەم ئەتکەمە وەستایەک خومچەکانی تر سەریان لێت سوڕ بمێنێ کارێگەکەم شانازیم پێوە بکەی دوکاندار بڕوای پێ نەکرد و دەری کرد چووە دوکانی دووە موسێم و هەرچل دوکانەکە گەڕا کە زوەری نەگرت نە بە شاگردێ و نەکردیانەوەستا پێیان ئەوت ئێمە کەسی نامۆ وەرناگرین ئەم جا بە دڵگرانیە و گەڕایەوە زۆری بیر لێکردەوە و خەمێکی زۆری خوارد دواتر بڕیاریدا چووە لای والی شارەکە و پێیوت گەورم من کابراایەکی نامۆم بەم شارە پیشەم خمگەریە و کارێکی دینازانم ئەم جا بۆی جێڕایەوە کە چۆن چوەتە بەردەم دووکانی خمگەرەکان و یەکەیەکە گەڕاوە و دەریان کردووە ئەمجا بۆی گێڕایەوە کە لەم شارەدا تەنیا ڕەنگی سپی و شین خومەکەن بەڵام من ئەتوانم ڕەنگی سوور و سەوز و زرد و ئەوانی دی ئەمجاوتی پاشان خومگەرەکان لەگەڵ ئەم هەموو زانیاریەمدا وەریان نەگرتم نەبەوەستای و نەبە شاگرد والیوتی من دوکانت بۆ دابینەکەم پێداویستی و سرمایەت پێشکەشەکەم هەر خومگەرێکیش یەخت بگرێ شەهرەزاد و تیوالی چەند شارەزا و پۆلیسی لەگەڵ نرد و فەرمانی پێدان کە لەگەڵ ئەبوو قیر بڕۆن و بە شاردا بگەڕێن خۆی هەرکوێیەکی بەدڵ بوو هۆشداری بدەن بە خاوەنی ئەو شوێنانە جاچ خان بێت دیان دوکان بێت دیان ماڵ لە ماوەیەکی کورتدا چۆڵی بکەن و بێنە لامان تاک و قەرەبویان بۆ بکەین دواتر ئەو شوێنە بڕوخێن و لە جێگەکەیدا خمخانەیەکی بەدڵی ئەبوو قیر بۆ دروست بکەن هزار دیناریشی دا بە ئەبوو قیرخۆی و وتی ئەوەش بۆ خەرجی خۆت تاکو ئەکەویتەوە کارکردن ئەسپێکی زینکراوی پێبەخشی لەگەڵ دوو نۆکەردا تاکو پەزێرایی بکەن ئەویش سوار بوو وەکو میرێک بەرەو ژوورەکەی بووە و دوو نۆکەر بەدوایەوە. دواتر والی خانوێکی چۆڵی بۆ پڕ فەرش و نوێن و پێداویستی ماڵ کرد و پێی بەخشی. دواتر گەڕایە و لای والی وتی شوێنم دۆزییەوە. والی فەرمانی دا قەرەبوویان بۆ خاوەنەکەی ئامادە کرد و بڕێ پارەی زیادەشیان پێدا. ئابۆقی ڕۆژانە چاودێری دروستکردنی دووکانی خۆمخانەکەی کرد و فەرمانێدا کە چۆن دروستی بکەن کە خۆمخانە تەواو بوو وتی ئێستا دەزمام ئەوێ پاشا دەستی برد چهار دیناری دا دەستوتی ئەوەش دەزمایە ئیدی کاتی ئەو هاتووە بەرهەمی دەستڕەنگینی خۆتمان پیشان بدەی ئەبوو قیر چوە بازارەکە و هەرچی کەرەسەی پێویستە بوو بۆ خمخانەکەی کڕی پاشا پێنج سەد پارچە قوماشی بۆ کڕی و نردی بۆ خومخانەکە ئەبوقیر هەمویانی بە هەموو ڕەنگەکان خۆم کرد و لەبەر دوکانەکەدا هەڵی خستن خەڵکەکەش کە بەبەر خۆمخانەکە داڕۆشتن سەریان لە ڕەنگەکان سوڕەما چونکە لە ژیانی ئەو شارەدا قوماشی لەو ڕنگانیان نەدی بوو خەڵکەکە ئەچوونە خۆمخانەکەەوە و لەو ڕنگانیان ئەپرسی ئەبوو قێریش بۆی شیەکردنەوە ئیدی هەر مشتری بوون ئەهاتن و قماشیان ئەهێنا و ئەیانوت لەم ڕەنگە دەستیانە برد ڕەنگەکان پیشانەدا کە کەوت تە کارکردن 500 پارچە قماشەکەی بردەوە بۆ پاشا و پیشانیدا پاشایش زۆر شادمان بوو بەو داهێنانە جارێکی دی خەڵاتی ئەبۆ قیری کرد لە سەربازگەکانەوە کوتاڵیان ئەنارد و ڕەنگەکانیان دیارە کرد و داوایانە کرد خومیان کە ئەبوو قیری خومچی زۆر دەوڵەمەند بوو چەندین کۆیلە و کەنیزەکی هەبوو بە خومخانەکان ئەوت خومخانەی سوڵتان چونکە پاشا سەرپەرشتی کردبوو هەر بۆیەش خومگەرەکانی دی نان ئێرا بچن بەگژیدا و پێیدا بخەن جاروبار ئەهاتن و دەستیان ماچە کرد و داوایان لێکرد بە شاگرد ڕایان بگرێت لەو لایشەوە ئەبوو سیری سەرتاش کە ئەبوو قیر دەرگای لە سەرداخست دوای ئەوەی پارەکانی گیرفانیشی برد سێ ڕۆژ لە ژوورەکەیدا بە بوراوەی مایەوە دەرگاوان ئەو سێ ڕۆژە سێری دەرگاکەیە کرد داخراوە و کەسیان ئێواران ناگەڕێنەوە هەواڵیان نازانێت ئەمجا لە دڵی خۆی داوتی ڕەنگە ئەمانە شاریان جێهێشت بێت و دیارە کرێژ نادەن بۆیە قفلی دەرگاکەی شکاند و چوە ژوورەوە سەیری کرد ئەبوو سیری سەرتاش لە جێدا کەوتووە و بەدەم نەخۆشیەوە ئەناڵێنێت لی پرسی کوا هاوڕێکەت ئەوژوتی ئەمڕۆ من بە ئاگا هاتوومەتەوە و هەندێک بانگیم کرد کەس وەڵامی نەدامەوە نازانم لە کوێیە ئەمجا بە دەرگاوانی وت خێرتەگا پارەکەم لە ژێر پشتێکەی سرمدایە تورەکەکە دەربێنە و بڕێ پارە بە و هەندێ خواردنم لە بازار بۆ بکرا زۆرم برسیە دەرگاوان کیسەی پارەکەی دەرهێنا بەڵام پارەی تێدا نەما بوو کە دەرگاوان پێیوت پارەیتیانە سەرتاش تێگەشت هاوڕێکەی بردوێتی و ڕۆشتووە لە دەرگاوانی پرسی دەمێکە ئەبوو قیرت نەدیوە دەرگاوان وتی ئەوە سێ ڕۆژە نەمدیوە پێم وا بوو تۆیش لە تەکی داڕۆشتویت سەرتاژوتی نەبخوا من ئاگام لە هیچ نەبووە ئەویش تەماعی کردوتە پارەکەم و بردوێتی و ڕۆشتووە منی بەم نەخۆشیەوە جێهێشتووە ئەم جا دەستی کردە گریان دەرگاوان وتی گوێمە دەرێ بیدە بە دەست خواوە دەرگاوان دوو مانگی ڕەبق پەزێرای سەرتاشی کرد ڕۆژانە شۆربای بۆ لێ ئەنا و دەرخواردێدا و لە گیرفانی خۆی پارەی بۆ خەرجە کرد تا ئارەقی کردەوە و نەخۆشیەکە بەریدا چاک بووە ئەمجا ڕۆژێکیان بە دەرگاوانی وت گەر بۆی سازاندم تۆڵەی ئەم یارمەتی دانت بۆ کەمەوە دەرگاوانی ژوتی من لەبەر خاتری خوا کردومە